بەشی حەڤدەهەم. هەموو شاری تاران خۆم و بنەماڵەکەمیانە ناسی بەڵام من لە نێویاندا هەستم بە غەریب و تەنیاییە کرد نەمەتوانی هۆگریان بم ئەوانە لە زمانی من حاڵی نابوون و هەست و بیرروباوەڕیان بۆ من سەرچاوی جارسی بوو هیچ جۆرە پەیوەندیەک لە نێو من و خەڵکیدا نەبوو ئەوانەی ئەو ڕۆژە بە خەڵک ناودەبران واتە ئەوانەی کە قسەکانیان دوو دیوی هەبوو وەختێ لە باوکمیان بیستبوو کە کچێکی هونەرمەندی لە ئەوروپایە کۆمەڵێک تەسەوریان سەبارەت بە من لاخڵقا بوو کە من دڵم پێیان تێکەڵ دەهات ئەو باوکە بە سەزمانەشم کە چەند منی خۆشەویست کەچی هەستم دەکرد لە هەموو ئەوانی تر زیاتر بە من غەریبە شەوانە کە دەمانتوانی دووسێ سەعات پێکەوە دابنیشین و قسە بکەین تەواوی وەختەکەی بۆ ئامادەکردنی سینی مەشروب و عراقەکەی تەرخانە کرد جاری وا هەبوو بە سەعات لەسەر ئەو گۆشتەی کە باش بۆیان نەبرژاندووە یان ئەو دوومەڵانەی باش بۆیان سوور نەکردووەتەوە دەڕۆیشت، بەڵام هەر ئەوەندە دوو سێ پێچی فڕ دەکرد، ئیدی مەست دەبوو، دەکەوتە گاڵتە و گەپ و لاسایی کردنەوەی دایکم. جگە لەوە حەزی دەکرد باسی ئەو خوازبێنیکەرانەی من بکا کە بەردەوام ڕێیان بە ڕێی ماڵمانەوە بوو. دایکم ئەوەی لێک دەدایەوە کە من پێنج ساڵی تەواو لە پاریس ئازاد بووم و هەر بە چاوی جارانەوە سەیری ئەکردم. کە من ئەو کچە حەڤدە هەژدە ساڵانە چاو و گوێ بەسراوەم و دە بۆ مووی لووتم و لێمی دەپرسیەوە کە سەعات ئەوەندە بۆ کوێ چووم و کێم دی و فڵانە پیاو کە فڵانە ڕۆژ هاتبوو بۆ لام و کارتێکی بۆ ناردبووم کێیە و فڵانە نامە لە کوێوە بۆم هاتووە و فڵانە شەو لە کوێ دەعوەت بووم و منیش نەمدەویست ئەم دوو مرۆڤە میهرەبانەی کە زۆر خۆشیان دەویستم لە خۆمیان بڕنجێنم. ئەوەشتان لەیاد نەچێ کە من بە جۆش و خرۆشێکەوە چاوەڕێی ئەو یەکەم چاوپێکەوتنە بووم من دەستبەرداری خۆشەویسترین شت بووم لە ژیانمدا وازم لە هونەر هێنا و ئەفەرۆزم کرد چونکە خوداداد تێی گەیاندبووم ئەو بیرەی تیامدا پەروەردە کردبوو کە من دەمتوانی ببمە ئەڵقەیەکی زۆر گرنگ و پتەو لە بزووتنەوە نوێکەی کاخەری کە لە تاراندا دژ بە دیکتاتۆریەت ڕەگدا دەکوتێ هەروەها ئەوەی لە بیرما چاندبوو کە کەسێتی هەر مرۆڤێک تەنانەت چەندە لاواز و بچووکیش بێت لە کاتی تایبەتیدا و لە هەلی نائاساییدا دەشێ ڕۆڵێکی زۆر گەورە بگێڕێت دەشێ چارەنووسی وڵاتێ هەندێک کات بە فیداکاری کەسێکی ئاساییەوە بەند بێت تەنانەت نەک فیداکاریش بەڵکو دەشێ بەند بێ بە سەرچڵی و دلاوەری کەسێکی لاوازەوە کە وەکو بڕغوویەک جێیەکی بچووکی لە دەزگایەکی گەورەدا داگیر کردووە منیش لای خۆمەوە ئەوم بۆ خۆم دانا و چاوەڕێی ئەنجامێکی باش و پڕ بەها بووم بە خۆم ئەوت وا خەریکە بزووتنەوەیەک دژ بە دیکتاتۆریەت لە ئێراندا ڕەگ دادەکوتێ و مەڵبەندی ئەم بزووتنەوەیەش هەر وەکوو خوداداد پێی وتم لە ئەورووپایە و من لە ڕێکخستنەکانی ئێراندا کار دەکەم و ئەو کەسەی کە لە ئێرانیش بزووتنەوەکە بەڕێوا بە ماکانە بە کورتی منیش ئەو بڕبووە بچووکەم لە دەزگایەکی گەورەدا شوێنێکی بچووکم داگیر کردووە من دەبێ فەرمانەکان بەو بگەینم و هێندەشی پێ ناچێ کە من خۆم دەبمە هەمەکارەی ئەو بزووتنەوە بەرەنگارە و ئەو دەمە تەنانەت ماکانیش دەبێ بچێتە ژەر ڕکێف و دەسەڵاتی منەوە. ئای لەو خەونە سامناک و خۆشانە سەرنجە فەرمونون من چارەنووسی خەڵکی وڵاتم بەلاوەمە بەس نەبوو ئازارەکانی ئەوان دڵی منی ناسووتان هاوخەمیانم ناکرد هەرچێک ڕووی بدایە من خۆم سەلامەتە بووم چ پەیوەندێک منی بەو گەجەر و گوجرانەوە دەبەستەوە کە پڕی ئەم وڵاتە بوون من چیم داوە بە سەریانەوە بۆ بیریان لێ بکەمەوە تەنانەت کاتێک بەرەو پیری مەترسیەکیشە چووم دیسان هەر بیرم لە خۆمە کردەوە ئەمانە هەموو ڕاستن بەڵام لەگەڵ ئەوە شاخاڵێک هەیە حەزەکەم بێڵم ڕەنگە ئێوە قوبوڵی بکەن وەلێ ئەو هەرگیز قوبوڵی ناکرد ئەگەر قوبوڵی بواە هەرگیز وێنەی منی بۆ جۆرە ناکێشا ئاغای چاودێر حەزەکەن باوەڕم پێ بکەن حەزیشەکەن مەیکەن بەڵام من ئەمەوێت تەواوی کونج و کەلەبەرەکانی ڕۆحی عەزابدیدەی خۆمتان پێ نیشان بدەم مامۆستاکەی ئێوە وایزانی من بەنیازی تۆڵەسەندنەوە لەو ئیهانەی پێنج ساڵ لەوەوبەر واتە بەر لە ڕۆشتنم بۆ فەرەنگستان کردبوومی هاتوومەتەوە و دەمەوێت بیبینم لە کاتێکا من ئەو ڕۆژانە واتە لە یەکی جۆزەردانەوە کە گەیشتمەوە تاران تا دەی جۆزەردان بە هیچ جۆرێک ئەو چاوپێکەوتنە کۆنەم لە یاد نەمابوو، دنیایەکی دیکە بە ڕووما کرابوویەوە، حەز بە پلەوپایە چووبووە بن کڵێشەمەوە و من دەمویست لەو چالاکییە کۆمەڵایەتییانەدا کە بێگومان مەبەستێکی تایبەتی خۆمی تێدا دەبینییەوە بەختەوەری وەچنگ بهێنم. ئەو قینەی بەرامبەر ئەو پیاوە لە دڵم گرتبوو لەبیرم چووبوویەوە. هەر لە دووەم ڕۆژی هاتنەوەکەمەوە بۆ ئێران کەوتمە سووسەکردنی ژیانی ئەو، تا بۆم ڕوون بووەوە کە هەموو ڕۆژێک بۆ ئەو قوتابخانەیە ئەچێت کە ئێستا ئێوە چاودێرین و عەسرانیش سەعات پێنج و شەش لێی دێتە دەرێ. ئاخرییەکەی بە هۆی ئەو ناونیشانانەوە کە وەرم گرتبوو، هەروەها بە یارمەتی زەینی خۆشم ڕۆژی پێنجەمی جۆزەردان دۆزیمەوە و تا ماوەیەک لە شەقامەکەدا لە نزیکیەوە شان بە شانی هەنگاوم نا و دەمویست بە چاوی ئەو هونەرمەندەوە کە هێشتا تیاما نەمردبوو لێی ورد ببمەوە و سەر و سیمای بەیادم بسپێرم ئەو ڕۆژە بە چاوی ئافرەتەوە ئافرەتێکی هەوەسباز و تین وە تەماشام نەکرد بەڵام نازانم بۆچی دڵم تەپەتەپ لی دەدا دەمویست ئەو کابرا دلاوەرە بناسم کە گیان لەسەر دەستانە خەباتی دەکرد و لە ناخی دڵەوە پێکەنینی بە دەستگا تۆقێنەرەکانی ڕژێم هات و ڕۆژی دەیەمی جۆزەردان لە یەکەم دیدارم لەگەڵیدا بە جۆرێک ڕفتار بکەم کە جێ ڕێزی بم بە جۆش و خرۆش و بە پەرۆشی و بە چاوەڕوانی و ئومێدەوە چەند دەقیقەیەک پاش سەعات حەوت لە ڕۆژی دەیەمی جۆزەردانی ساڵی 1935 دا چاوم بە ماکان کەوت بەڵام ئێستا دەبێ ئەوەتان پێ بڵێم کە هەر ئەوەندە تەماشایەکی دەموچاویم کرد و چەند قسەیەکم لەگەڵا کرد ئیتر تاو حاڵی من گۆڕا و هەم دیسان بوومەوە بۆ ئافرەتی جاران کە هەست دەکا لەگەڵ پیاوێکدایە کە لە خۆی گەورەترە و لە خۆی بەهێزترە دەزان ئەگەر مامۆستاش وەکو پیاوانی دی دڵی خۆی پێم بایە لەوانە بوو بروسکەی ئارەزوویەک پێکەوە کۆی بکردینایەتەوە و بە هەمان هێز ئەو بروسکەیە بکوژایەتەوە بیرەوەری مامۆستاش وەکو بیرەوەری پیاوەکانی دی لە فەرامۆشخانەی دڵمدا ون ببوایە هەستێکی پەرت و پەنهان کێنگڵی بە دەروونمدا و واهاتە پێشچوم بەرامبەر پیاوێکم کە پێویستی بە منە پێویستی بە ڕۆح و لەشی منە نا بەرامبەر پیاوێکم کە دەمپەرست و زۆربەی ئەو شتانەی کە تا ئێستا بە ئێوەم وتون و ئەوانەشی کە ئێستا و دوای ئەیانڵێم دژ بە یەکن جاری وا هەیە ئەوەی دەیڵێم لەگەڵ ئەوەدا کە دوای ئەو بە تۆزێک دەیڵێم ناکۆکە و ئێوە چۆنی لێک دەدەنەوە سربەستن بەڵام بە هەر حاڵ من هەر ئەوم کە ئێستان بینن من خۆم چۆنم ئاوەها خودی خۆمتان بێڕتوش پیشان دەدەم ئەو دژایەتی و کێشمە کێشمە لە قسەکانمانە بەڵام لە بوون مایە دەزان ژیانی من دەبێ بەچی بشوبهێنرێ بە کانیاوێکی ڕوون کە لە گۆشەی کوێستانێکدا و لە زەمینەوە هەڵەقڵێ ئاوەکە بێگرد و فێنکە و ژیان بەخشە و خرۆشێنەری ڕۆحە ئەو ئاوە کە لە کێوەکانەوە بەرەو خوار دێت بە هاژە و تافەتاف دەدا لە تاشەبەردەکان گژوگیاکان هەڵدەکەنێت لم و زیخەکان لەگەڵ خۆیدا ڕادەماڵێت وەختێ گەشتە تەختایی ئارام و هێمنە. چیمەنەکان پاراوەکا و تەڕ و تازەیی بە گوڵەکان ئەبەخشێت و دەبێتە سەرچاوەی پیت و فەڕ. هەمان ئاو کاتێک دەگاتە زۆنگاوێک یان زەلکاوێک بۆگەن دەکات، کاتێک دەگاتە خاکێکی نەرمیش ڕۆ دەنیشێتە قوڵایی و بە سەر ڕووی زەوێکەوە ئاسەواری نامێنێت، بەڵام هەمدیسان کاتێک لە بنی زەمین دادەنیشێت بێگەرد و پاک دەمێنێتەوە. ئەمەیە ژیانی من هەمان ئاوی ساف و ڕۆحبەخشە کە ئەو شێوە جیاجیایانە بە خۆیەوە دەگرێت ئیدی ئێمە لەمەڕ چ دژایەتیەکەوە ئەدوین بە پێچەوانەی تەواو ئەو شتانی کەوای بۆ دەچووم چیتر ئەو ناتوانێ کارم لێ بکە تەوێڵی بڵندی و چاوە گەورە و تیژەکانی و جلوبەرگی شیکی و هەڵسوکەوتی قورس و سنگینی و شێوازی وردی قسەکردن و فشاری دەستە قورسەکەی ئەمانە هەموو پێکەوە بە جارێک منیان سووتاند و جگە لە کەوەیەک هیچ شتێکی دی لە بوون و کەسێتی ساختەی مندا نەمایەوە من بەڕادەیەک هەستم بە لاوازی و بوودەڵەی خۆم کرد کە بڕوام ناکرد ئەمە هەستێکی تازە بوو لەوە بەر هەرگیز هەستی وەها داینەگرت بووم هەر ئەوەندە قسەیەکی دەکرد من سەراپا سوور هەڵەگەڕام و ئیدی ئەو ئازایەتی و جەسووری جارانم لا نەمابوو شەرمەم ئەکرد هەروەکو ڕۆژانی پانزە ساڵیم وەختێ لەشم بەر لەشی دەکەوت گشت بەدەنم گرژ دەبوویەوە من ڕێزی خودادادم دەکرد ئەو منی ترساندبوو بەڵام لەوێ ئەو ئافرەتە جوانەی کە لە بوونی مندا پەنهان بوو داوای هیچی ناکرد و چاوەڕێی هیچ نەبوو لێرە ئافرەتێکی هەڵوەدا ئافرەتێکی عاشق ئافرەتێک کە بۆ تاقەجارێک لەسەر دەستی پیاوێک چێژی ئێهانەی کردبوو ئاڵاکەی خۆی نوشتاندەوە و هەستم کرد چیتر دەسەڵاتم بەسەر خۆمدا نەماوە. کاتێک سینەماکە تاریک بوو لی پرسییم ناوت چییە؟ وتم فەرەنجیز هەر ئەوەندە دەنگمی بیست بە چاوە گەورەکانی کە لە تاریکەکەداوەکو چاوی پشیلێ ڕەش دەبریسکانەوە سێرێکی کردم و منیش وەکو ئافرەتێکی بەسە زمانی دیلی دەست پیاوێکی بەتوانا ڕووم وەرگێڕا و نیگایەکی ئەوم کرد بەڵام نیگایەکی پڕ لە بێدەسەڵاتی پڕ لە تکا و پاڕانەوە وتی لەوە دەچێت پێشتر ئێوەم لە شوێنێک بینی بێت وتم من قەت ئێوەم نەبینیوە وتی دەنگتان بە گوێم ئاشنایە وتم خەیاڵی خۆتانە بۆچی درۆم کرد؟ لەبەر ئەوەی دەمویست ئەو پەیوەندیەی کە لە ڕابردوودا ژیانی منی بە ژیان و بوونی ئەوەوە بەستبووەوە بپسێت. نەمدەویست بزانێت کە من هەمان ئەو کچە ڕاڕا و بێشەرمەی کارگەی نیگارکێشانەکەیم لە شەقامی لارەزار. دەمویست بە سووکییەوە نەڕوانێتە کەسێتیم. فیلمێکی تازە بۆ تاران هاتبوو ئەو شەوە حەشاماتێکی زۆر ڕژابوونە سینەماکەوە بۆیە تەنانەت لە ڕاڕەوەکانیشدا کورسی درێژی تەختیان هێنابوو خەڵکیان لەسەری دادەنیشاند ئەوەی دەست ئێمەشکەوت تەنها جێی تاقە کەسێ بوو لەسەر یەکێک لەو کورسیانە بەڵام من خۆم کۆ کردەوە و جێ ئەویشم کردەوە دەستی لە قەراغی پشتەوەی کورسەکەدا نابوو تا لەسەر کورسەکە نەکەوێت من تۆزێک پاڵەبەستۆم خستە سەر ئەو کەسەی ئەولاوە بە مامۆستام وت وەرنە ئەم لاترەوە تا بتوانن باش دابنیشن بەڵام ئەو نەیهێشت لەشی بەر لەشم بکەوێت من حەزمەکرد دەستی بخاتە سەرشانم و توند لەشی بە لەشمەوە بنووسێنێت حەزمەکرد هەست بە گەرمای بەدەنی بکەم حەزمەکرد تون دەستی بگرم و بینێم بە سنگمەوە تا بزانێ دڵم چۆن لێدەدات تا بزانێ دووچاری چ پەشۆکان و شڵەژانێک بووم ئاخ دەمویست خۆم بچووک و لاواز پیشان بەم تا دڵی پێم بسووتێ. بەشی حەفتەی ڕۆمانەکەتان پێشکەشکرا تا ئێوارەیەکی تر و بەیەگەیشتنەوەیەکی تر